ڕەنگە لە هەموو جیهاندا هونەرمەندێکی دیکە نەبێ هێندەی چارلی چاپلن بەناوبانگ و هونەری هیچ کەسێک وەک هونەری ئەو داهێنەر نەبووێ. ئەو هونەرمەندە مەزنە سینەمای کردە ئامرازی پێکگەیشتن لەگەڵ مرۆڤدا و بە فیلمەکانی کە پڕاوپڕن لە گریان و پێکەنین، مێژوویەکی بۆ هونەری حەوتەم تۆمار کردووە، مێژوویەک کە هەمیشە بە زیندوویی دەمێنێتەوە. ئەڵقەی یەکەم. پیادە کەمتر هاتوچۆیان پێدا دەکرد. پاش ساڵی 1950 شەقامێکی تر دروستکرا کە سەرێکی لە پردەکەەوە دەستی پێدەکرد و سەرەکەی تری دەهاتە برایتن. شەقامی چیننگتن کە زۆربەی تەمەنی مناڵیم لەوێ ڕابواردووە، گەلێ خانووبەرەی جوانی لەسەر دروست کرابوو. کە لە باری، ئاریشتێک، تەوە یەکجار سەرنجکێش بوون و ڕووکاریان بە باڵکۆنی جوان جوان ڕازانرابووەوە و ئەوانەی لە باڵکۆنەکاندا دادەنیشتن جارێک بۆیان ڕێککەوتبوو جۆرجی چوارەم ببینن کە بە سواری عەرەبانە بەرەو، برایتن، دەچوو. لە ناوەڕاستی سەدەی نۆزدەیەمدا زۆربەی خانووەکان ئەو شێوە و ڕەونەقە جوانەی جارانی خۆیان لە دەستدا بوو، بۆ کرێ کرابوون بە ژوور ژوور و ئەپارتمانی بچووک بچووک. لەگەڵ ئەمەشدا تاک و تەرایان هەر وەکوو خۆیان مابوونەوە و هەندێ دوکتۆر و بازرگانی کاربەبرە و ئەکتەری نومایشی هەمە ڕەنگەیان تێدا دەژیا. ڕۆژانی یەکشەممە لەبەردەمی یەکێک لە ماڵەکانی سەر شەقامەکەدا عەرەبانەیەکی دووچەرخەی جوان ڕادەوەستا کە ئەسپێکی پۆنی قوتیلە و جوان ڕایدەکێشا. ئەم عەرەبانەیە چاوەڕێی هونەرمەندێک بوو کە ماڵەکەی لەو نزیکانە بوو، ڕۆژانی یەکشەمە کردبووی بە عادەت، دە میل بە عەرەبانە بۆ خۆی گەشت بکە. ئەو سەری ڕێگاکەی دەگەیشتە نۆروود، یان ئەگەر زۆر بڕۆیشتایە لە مێرتن تێنەدەپەڕی. لە گەڕانەوەدا لە چەند مەیخانەی بچووکی سەر ڕێگا وەکوو وایت هۆرس یان دی هۆرنز یان ئانکارد هەڵوێستەیەکی دەکرد. تەمەنم ئەو کاتە خۆی دەدا لە دوانزە ساڵ. وەکو هەر مناڵێکی تر زۆر جار لەبەردەم تانککارد هەڵدەتوتکام و چاوم دەبڕیە هەڵسوکەوت و ڕەفتاری ئەو پیاوە کەشخانە کە لەبەردەمی باڕەکە لە ئەسپەکانیان دادەبەزین و خۆیان دەکوتایە ناوەوە و یەکسەر خۆیان بەرەو ئەو کۆڕە دەکوتا کە هونەرمەندەکان لیسیان لێی دەدا. ئەمە عادەتی ڕۆژانی یەکشەممەیان بوو. چەند قۆز و بۆشناغ بوون. چاکەت و پانتۆڵی شەترنجییان لەبەر بوو، شەپقەی قووچ بە سەرەوە، ئەنگوستی لە مروارییەکانیان و دەرزیلەی بۆینباخەکانیان لەبەر تیشکی ڕۆژ دەبریسکانەوە. باڕەکە سەعات دووی پاشنیوەڕۆی یەکشەمە دایدەخست و ئەو خەڵکەی کە تێیدا بوون، لەبەر دەمی کۆمەڵەیان دەبەست و پاش هەندێ دەمە تەقێ و بەیەکداهاتن خواحافیزییان لە یەکتر دەکرد و هەریەکە بە لایەکدا لێیان دەدا و دەڕۆیشتن. ئەم دیمەنە بەلای منەوە زۆر سەرنجکێش و سیر بوو بۆیە بێ تروکاندن چاوم دەبڕیە یەکەیەکەیان و هەندێکیشیان کە بە فیز و یەکجار گەوجیەوە ڕفتاریان دەکرد لەوانی تر زیاتر سەرنجیان ڕادەکێشام و بە وردی لێیان ڕادەمام هەرکە دوایەشیان دەڕۆیش دەتوت ڕۆژم لێ دەکەوتە بەر پەڵە هەورێکی تاریک. ئەو کاتە هەڵدەستام و ملی ڕێم دەگرت و هێواش هێواش بەرەو ماڵ دەگەڕامەوە. کام ماڵ؟ ماڵ یان کۆمەڵە کوختەکەی پشت شەقامی کیندگتن. هەر کە لە دەرگای کۆختەکە دەچوومە ژوورەوە، بە پێپلیکانە شل و شەوێفەکاندا هەڵدەگەڕام و خۆم دەکرد بە کولانەکەمانە. خانووەکە یەکجار ناخۆش بوو بۆنی کۆنە جل و شڕ و شیتاڵ لە دەرگا ئاوا دەبووی بە لوتت دادەهات ئەمڕۆ بە پێچەوانە یەکشەمەکانی ترەوە دایکم لەبەر پەنجەرەی ژوورەکە دانیشتووە و سەیری دەرەوە دەکا. هەرکە چوومە ژوورەوە ئاوڕێکی لێدامەوە و بزەیەکی ساردی کرد ژوورەکە من یەکجار تەنگە بەر بوو پانایی بە ئاستەم لە دوانزە پێی چوار گۆشە تێدەپەڕی پیاو و هەناسەی تێدا سوار دەبوو. لەبەر چاوی من لەو دوانزە پێش تەسکتر بوو من میچەکەشی بە زۆر نزمتر لە خۆی دەهاتە بەرچاو مێزێک کە بۆ ئەوەی نەکەوێ درابووە قەد دیوارەکەەوە کۆمەڵی قاپ و قاچاغی ناڕێک و تفاقی چاکردنی لەسەر کەڵەکە کرا لە سوچێکدا کۆنە قەرەوەڵەیەکی ئاسن کە دایکم بۆیاخی سپی لێدا بوو دانرا بوو لە نێوان قەرەوێڵەکە و پەنجەرەکەدا گردانێکی بچکۆلە هەبوو لە پایین قەرەوێڵەکەەوە کورسیەکی کۆن قوتەوە کرابوو ئەم کورسیە نەختێک پان بوو بە جۆرێک بەشی ئەوەی دەکرد کە سیدنی برام خۆی لەسەر گوڕماڵە بکاو بنوێ ئەمڕۆ سەرباری هەموو ڕۆژان ژوورەکەمان زۆر ناخۆش و قەبز دێتە بەرچاو وا دیارە دایکم لەبەر هۆیە کە سەری لێ دەرناکەم کۆی نەکردوێتەوە ئەو بە دەگمەن دەهێڵێ ژوورەکە ئەوها بێ سەرە و بەرەو ناڕێک بێ چونکە پیر یان بێهێز نییە تا بڵێم نەیتوانی ڕێکی بخە دایکم تەمەنی هێشتا لە سی و حەوت ساڵ تێپەڕی نەکردووە و لە هەڕەتی توانا و ماڵداریکردندایە و جاری ئەوها نەبێ کە بە دەنگمەن ڕوو دەدات، ئەم قەلەندەرخانەیە دەکاتە بەهەشتێکی دڵڕفێن. بە تایبەت یەکشەمووانی زستان زەوق و سەلیقەیەکی زۆری لەگەڵدا بە خەرج دەدا. من. هێشتا لە ناو جێدا بووم. ئەو قاوەڵتی ئامادە دەکرد و کە چاوم دەکردەوە خۆم لە ناو ژوورێکی بچکۆلەی خنجیلانەدا دەدییەوە کە ئاگردانەکەی داگیرسانووە و کەتلییەکەی سەری هەڵمی دەچێ بە ئاسماندا و لە سەر ڕەفەی ئاگردانەکە ماسییەکی برژاوم بۆ دانراوە کە تازە لە سەر ئاگر لادراوە. لەو لاشەوە دایکم خەریکی نان کردنە. بونی دایکم لە ژورەکە کە خۆی لە خۆیدا مایەی خۆشی و دڵنیاییە بۆم. گەرمی ژورەکە، گیزە گیزی لە سەر خۆی کەتلیەکە، بە تایبەتی لە کاتێکا کە گوتارێکی کۆمیدیم دەگرتە دەست و دەکەوتمە ئەمدیو ئەودیو کردنی پەڕەکانی. هەموو ئەمانە خۆشی و سەفای سە لە بەیانیە دڵڕفێنەکانی یەکشەممە بوون، بەڵام بەمڕۆوە ئەمە سێ ڕۆژە دایکم بە بێکەیفی و خەمبارییەوە بەری پەنجەرەکەی گرتووە و دەستی ناوەتە ژێر چەناگەی و چاوەکانی بەرە و دوور وێڵ بوون. دەڵێی پاپۆڕی خەرکاو بووە. دەمزانی خەمکەڵەکەی بەسەریدا کردووە. سیدنی برام دوو مانگە چووە بۆ دەریا و تا ئێستا هیچ سەر و شوێنێکی دیار نییە جگە لەمە ئەو مەکینەی درومانەی کە بە کرێی گرتبوو بە بەرهەمی ئەو ئێمەی بەخێو دەکرد لەبەر نەدانی قیست لە کاتی خۆیدا لێی وەرگیراوەتەوە. سەرەڕای ئەمەش، ئەو پێنج شلینگەی کە من هەر هەفتەیەک لە جیاتی وتنەوەی دەرسی دانس وەرم دەگرت و هەندێ کون و کەلی بەری ژیانمان پێی دەگرت لە ناکاودا بڕا. ڕاستییەکەی چونکە زۆربەی ژیانمان هەر بە کولە مەرگی و گیروگرفت دەبردە سەر، ئەگەر شتێکی ناخۆشیش ڕووی بدایە من هەستم پێ نەدەکرد. ئەوەندەم تامی شیرینی نەچەشتبوو تا بتوانم باش لە تاڵی بگەم و لەبەر ئەوەی نێرینە بووم وەکو دەڵێن بای دەرەوە بووم و زوو ناخۆشیم لەبیر دەچۆوە. هەر کە لە قوتابخانە دەردەچووم یەکسەر ڕێی ماڵم دەگرتە بەر و تا دەگەیشتمە لای دایکم ڕانەدەوەستام. هەر ئاوێکی پیس هەبوو. بە سەتڵ فڕێم دەدایە دەرەوە و دەچووم هەندێ ئاوی پاکم دەهێنا. پاش ئەوە بەرەو ماڵی مەک کارتی بەڕێ دەکەوتم و ئێوارم لای ئەوان ڕادەبوارد. ئەمە زۆری لەبەر ئەوە بوو کە لە ژوورەکە بێزار بووم. ماڵی مەک کارتی ناسیاری کۆنی دایکم بوون و لەو کاتەوە کە ئەم لەگەڵ شانۆدا سەرو بەری هەبوو ئەمانی دەناسی و دۆستایەتی لەگەڵیاندا. ئەوان خانوویەکی خۆشی باشترین ناوچەی سەر شەقامی، کندکتنیان دەژیان و لە چاو ئێمەدا پاشا بوون. لەگەڵ واڵی تاقە کوڕیانا تا ئێواران یاریمان دەکرد و زۆر جاری چای ئێوارانیشم هەر لەوێ دەخواردەوە. هەر ئەمە خۆی دەبووە هۆی ئەوەی زۆر جار نانی شێوانیش لەگەڵ ئەواندا بخۆم. هەموو جارێک دایکی واڵی، کۆڵێک گلەیی پێم دا بۆ دایکم ڕەوانە دەکرد کە بۆچی سەریان لێنادا. منیش هەندێ تەوازۆخوازیم بۆی دەکرد چونکە دایکم لەو کاتەوە کە کەوتبووە ناو بێوڵەتی و بەخەدڕەشییەوە کەمتر دۆستانی شانۆی دەبینی. بێگومان هەندێ جاریش لە ماڵ دەمامەوە و دایکم چایی و کەلانەی بۆ دەکردم. کەلانەم بەلاوە زۆر خۆش و بەتام بوو. جار جارەش سەعاتە وەختێک شتی بۆ دەخوێندمەوە. منیش هەموو ئازای گیانم دەکرد بە گوێ، چونکە شێوەیەکی یەکجار خۆشی هەبوو لە خوێندنەوەدا. ئەمجارە هەر کە خۆم بە ژوورا کرد، دایکم لای لێ کردمەوە بە تووڕەییەوە سەیریکی کردم. ئەم دیمەنە تووڕەیی یەکجار ترساندمی، چونکە زۆرتر لە شتێکی خێوئاسا دەچوو. ژنێکی لاوازی ڕەنگپەڕیو، هەردوو چاوی ئێش و ئازار و. جەزرەبەی ژیانیان لێ دەباری، دوودڵ بووم. لە لایەکەوە ئارەزووم دەکرد دەرپەڕم و خۆم لەو دیمەنە ترمێنەرە ڕزگار بکەم، لە لایەکی تریشەوە دڵم بواری نەدەدا بەجێی بهێڵم چونکە لە ڕادەبەدەر هۆگری ئەو بووبووم. بە تیلە چاوێک سەیرێکی کردم و بە لالووتێکەوە. وتی. ئەوە بۆ خۆت بۆ ناچی بۆ ماڵی مەککارتی؟ قوڕگم پڕ بوو لە گریان وتم ئاخر دەمەوێت لای تۆ بمێنمەوە. دایکم ڕووی کردە ئەو لاوە و نیگای وێڵی بەرەو دەرەوەی پەنجەرەکە فڕی. دایکم وتی. خێرا خێرا بچۆ بۆ ماڵی مەککارتی لەوێ نێۆڕۆکەت بکە و چونکە ئێمە هیچمان نییە بۆتی دانێم. بە کزیەکە وتم باش. ئەگەر حەز دەکەی دەڕۆم دایک دەڕۆم دایکم بزەیەکی کرد و بە ئەسپایی کێشای بەسەرمدا ئا خێرا بە کوڕم خێرا کە بڕۆ هەرچەندە پێمدا دەگرت کە نەڕۆم لە قسەی خۆی نەهاتە خوارێ منیش ملی ڕێگام گرت بەڵام لە ناخی دڵە هەستم بە گوناهباری دەکرد سەبارەت بەوەی کە بە تاقی تەنیا لەو کۆختەیەدا بەجێی بهێڵم چ ئەوەشم بەبیردا نەدەهات کەوا لە چەند ڕۆژی ئایندەدا کۆسپێکی ترسناک چەقی ڕێگای پێدەگرێ. لە سەعادەشتی شەی شانزەی نیسانی ساڵی 1970 لە ئیست لەینی ویلوێرت لەدایک بووم. هەر بە ماوەیەکی کورت پاش ئەوە گواستمانەوە بۆ وێست سکوێری سەر شەقامی سانت جۆرج لە لامبێت. وەکو دایکم دەیگێڕایە و دنیای ئەو کاتە یەکجار خۆش بووە و باری ژیانمان خراپ نەبووە. سێ ژووری پڕ لە ڕایەخ و ئەسبابی جوانمان هەبووە. خۆم باشم لەبیرە. هەر شەوە کە دایکم دەچوو بۆ شانۆ من و سیدنی برام لەسەر قەرەوێڵەیەک درێژ دەکرد و باش دامانی دەپۆشی و کارەکەرەکەمانی تەمێ دەکرد کە زۆر وریامان بێت. کە بووم بە سێ ساڵ و نیو هەموو شتێکم بە ئاسان دەهاتە بەر چاو. کە سێدنی برام کە تەنها چوار ساڵ لە من گەورەتر بوو بتوانێت سیحربازی بکات و شلنگێک قوت بدا و دوایی بە ئاسانی لە پشتی سەریەوە دەری بکات، ئەی من بۆ وا نەکەم؟ جارێکیان هەروام کرد و نیوەپەنییەکم قووت دا. پیرە نیوەپەنی لە قوڕگم گیرا و کەوتمە لرخەلرخ، دایکم ناچار بە هەڵە داوان ناردی بە دوای دکتۆرێکدا. دایکم هەر شەوە کە لە شانۆوە دەگەڕایەوە لەگەڵ خۆیدا شیرینی بۆ من و سێدنی دەهێنایەوە و لەسەر مێزەکە دایدەنا تا بەیانی کە لە خەو هەڵساین بە شادییەوە بەسەریدا بکەوین. یان پارچە کێکێک بوو یان هەندێ شەکرە سوورە و نوقڵ. مەبەستی ئەو لەمە ئەوە بوو کە بەیانیان هەڵدەستین نەیکەین بە قیژە و هەڵا و بگر و بەو جۆرە بۆ خۆی تا درەنگانێک لێی بنوێ. تا ئەڵقەی داهاتوو بەخواتان ئەسپێرین.